سیگمۆند فرۆید دامەزرێنەری شیکارزانی دەروون لە شاری فرابێرگ لەدایک بوو کە ئێستا سەر بە وڵاتی چیکۆسلۆفاکیایە. جاران سەر بە ئیمپڕاتۆریەتی نەمسا بوو. لە تەمەنی چوار ساڵیدا بە خێزانەوە گواستیانەوە بۆ ڤیەننا، ئیتر بە درێژایی ژیانی هەر لەوێ مایەوە. فرۆید زانکارێکی زۆر زرینگ بوو لە خوێندنگە. ساڵی هەزار و هەشت سەد و هەشتا و یەک ی زایینی پلەی دکتۆرای پزیشکی لە زانکۆی ڤیەننا وەرگرت. لەو دە ساڵەی دوایین ڕا بە زانستگەرییەکانی فسیۆلۆجییەوە خۆی خەریک کرد و چووە پاڵ پزیشکا دەروونییەکانەوە. پاشان هەر بە خۆی پزیشگایەکی تایبەتی کردەوە بۆ لێکۆڵینەوەی نەخۆشییەکانی پەی. لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە. پەی واتە عەسەب. کۆتایی پەراوێز. ئەو بیر و ڕایانەی دەربارەی زانستی دەروون بەرەبەرە پەرەی سەند. ئەوە بوو لە ساڵی هەزار و هەشت سەد و نەوەد و پێنج ی زەینیدا یەکەم پەڕاوی بڵاو کردەوە بە ناوی چەند لێکۆڵینەوەیەک دەربارەی هیستیریا. دووەم پەڕاویشی لە ساڵی هەزار و نۆ سەد ی زەینیدا بڵاو کردەوە بە ناوی خەونامە کە بە شاکارە نووسینەکانی دادەنرێ. پاش ئەوەی ناوی کەوتە نێوانەوە و ناوبانگی دەرکرد، چەند کۆڕێکی ساز کرد لە وڵاتە یەکگرتووەکانی ئەمریکا. دەستەیەکیان ڕێکخست بۆ لێدوانی پێویستییەکانی دەروون لە ڤیەننا لەگەڵ ئەلفرێد ئەدلەری زانا کە کۆنترین ئەندامی ئەو دەستەیە بوو. لە دواییشدا کارل یۆنگ هاتە ڕیزیانەوە. ئەم دوانە پاشان بوونە زانا بەناوبانگەکانی دەروون لە جیهاندا. فرۆید لەگەڵ ژن و شەش منداڵەکەیدا ژیانێکی ئاسوودەیان گوزەران دەکرد، بەڵام لە دوا ساڵەکانی ژیانیدا دووچاری نەخۆشی کانسەری چەناگە بوو. هەرچەندە لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و سێ ی زایینییەوە بەو نەخۆشییەوە دەیناڵاند و پتر لە سی جاریش نەشدەرکاری بۆ کرا، بەڵام لەگەڵ ئەوەیشدا هەر سوور بوو لەسەر کارکردن و خەریکبوونی بێ وچان بە زانستگەرییە گرنگەکانییەوە. لە ساڵی هەزار و نۆ سەد و سی و هەشت ی زایینیدا نازییەکان هاتنە نەمساوە، فرۆیدیش لەبەر ئەوەی کە جوولەکە بوو تەنگیان پێ هەڵچنی و ناچار کرا کە ڕابکا بۆ لەندەن و هەر لەوێ بە یەجگاری نیشتەجێ بێ تا لە تەمەنی هەشتا و دوو ساڵیدا کۆچی دوایی کرد. کاریگەری فرۆید سەبارەت بە زانستی دەروون، دەروونزانی، زۆر زۆر بەرین و فراوانە بە ڕادەیەک کە ناتوانین بە کورتی بیبڕێنینەوە. بەڵام ئەوەندەی کە مەبەستمانە لە ڕوونکردنەوەی بیرە بنەڕەتییەکانی ئەوەیە کە سوور بوو لە گرینگی و بایەخپێدانی کردارەکانی بێ ئاگایی مێشک لە ڕەفتاری مرۆڤدا. بۆی دەرکەوت کە هەر ئەو کردارە نابێدارانەیە کار دەکەنە سەر خەون، دگەی زمان، فەرامۆشی. هەندێک لەو ڕووداوانەی کە مرۆڤ ئاراستەی خۆی دەکات و هەر لەبەر خۆیەوە دەیجوێتەوە لەگەڵ چەندین نەخۆشیی تر کە بەسەر مرۆڤدا دێت، فرۆید بە لێهاتوانە توانی شێواز و تەکنیکێکی دەروونشیکاری پەرە پێبدا بۆ دامرکانەوەی ئەو نەخۆشیانەی مێشک بیردۆزەیەکی داڕێژا دەربارەی کەسایەتی مرۆڤ یان جەوهەری مرۆڤ، هەروەها توانی ئەو بیردۆزە دەروونیانە بە ئاسانی دابڕێژێ کە دەڕوانێتە سەر مەراق، شپرزەیی و میکانیکی بەرگریکردن گرێی خەساندن، پیشخواردنەوە، خۆچەوسانەوە، هەڵچوون. جا ئەو بیروڕایانەی کە لەو سەردەمەدا پێشنیاری دەکرد ببوونە مشت و مڕێکی گەرم لە نێو کۆمەڵ و کۆڕی زانستدا. فرۆید بە یەکەمین زانایەک دادەنرێ کە بیرێکی شاراوە بای هێنایە کایەوە کە دۆخێکی سەرەکی دەبینێت لە نەخۆشییەکانی ئاوەزووی پێیدا. هەروەها ڕوونی کردەوە کە هەست بە باکاری هەر لە سەرەتای منداڵیەوە پتر دەست پێ دەکا بە تایبەتی لە هەڕەتی هەرزەکاریدا. زۆربەی ئەو بیروڕایانەی فرۆید تا ئێستا لە لێدوان دایە لەبەر ئەوە زۆر لامان قورسە ئاستی دیاری بکەین لە مێژوودا. هەرچەندە زانایەکی پێشەنگ بوو لە بواری دەروونزانیدا کەچی بیردۆزەکانی بە پێچەوانەی داروین و باستۆر هیچ بایەخێکی ئەوتۆی پێ نە ئەدرا لە کۆمەڵگەی زانستدا جا لەبەر ئەوە سەختە گەر سەرنج بخرێتە سەر پاژێک لە بیروڕاکانی و گەوارێکی زانستانەی بدرێتێ و بە ڕاست دابنرێ. سەڕەرای ئەمانەیش هیچ گومان لەوەدا نییە کە فرۆید زانایەکی پەرەپێدەر و هەڵکەوتوو بوو لە مێژووی بیرکردنەوەی مەردومدا، چونکە بە ڕاستی بیرەکانی لە دەروونزانیدا شۆڕشێکی مەزنی بەرپا کردە شێوازی تێگەیشتنمان و چەمکێکی نوێی خستە ئاوەزی مەردومەوە. ئەو زاراوانەیشی کە پێشکەشی کرد بووە باو لە نێو مەردمدا، شێوگەیەکی جیهانی وەرگرت لە بەکارهێنانیدا، بۆ نموونە، زاراوەی من، ئەو، یان، منی مەزن، ئارەزووی مردن.